ئێستاکەش وەک ئارەزوویەک هەر خەریکی ئەو بابەتەیە. چونکە هەموو ڕۆژێک ڕۆژنامە لەبەرەوە ئەکڕێ کە باسی کەش و هەوا بکا. باپیرەم سیگار ئەکێشێت، بەڵام بە پێی قسەی خۆی تەنها لە بۆنە خۆشەکان ئایکێشێ. لەواچێ هەموو کەڕەتێک کە من ئەچمە لایان بۆ تۆسنبێرگ وەک بۆنەیەکی خۆش بێتە بەر چاوی. بە هەمان شێوەش هەموو کەڕەتێک کە سواری بەلەبەکە ئەبین، پیاوێکی هەر زۆر قسە خۆش و خۆش مەعشەرە. بەڕاستی زۆر قۆشمەیە قەتیش لەوە ناترسێت کە ڕای خۆی بە ڕاشکاوی بڵێت ئەگەر قژی نەنکمی بە دڵ نەبێت ئەوە بێ سێودوو یەکسەر پێڵێت بەڵام کاتێکیش کە قژی نەنکم جوان وەستا بێت یەکسەر پێڵێت باپیرم نیوەی هاوین بە بەلەمە ماتۆڕدارەکەیەوە باتە سەر و نیوەکەی تریشی بە ڕۆژنامە خوێندنەوە واکوژێ جارجارێکیش وتارێک لە ڕۆژنامەی تۆیسنبێرگان و سێت ئەتوانین بڵێین کەسێکی ناسراوی تۆسنبێرگە. لایەنە هەرە بەهێزەکەی باپیرەم لە ناو ئاودا زۆر ئازایە، لایەنە لاوازەکەی هەندێ جار وا ئەزانێت پاشای تۆسنبێرگە. ووتە هەرە بەناوبانگەکەشی ئێمەی دەوڵەمەند خۆش ئەیگوزەرێنین. لە نامەکەدا خوێنمەوە، ئەو کاتە کە باوکم لەو پاییزەدا کچەی پرتەقاڵی بینیوە، مام تەمەنی هێندەی ئێستای من بووە. من ئەوەم بەلاوە خۆشە. ئێستاکە ئەفسەری یەکەمی کەشتییەکی گەورەی شتومەکە و هێشتا ژنی نەهێناوە. بەڵام دەنگۆکان ئەڵێن لە هەموو بەندەرێکدا دەزگیرانێکی هەیە. لە ماوەیەکدا هەستمەکرد لە ناو کەشتییەکەشدا دەزگیرانێکی هەبێت. بارحاڵ. کچێک بە ناوی، ئێن گرید، ەوە، بۆ ماوەی شەش مانگ لەسەر کەشتیەکە لەگەڵیا بوو، دواتر وازی لە کارەکە هێنا. چەندەها جار پەیمانی داومەتێ کە لەگەڵ خۆیدا کەڕەتێک بە کەشتیەکەی بمباتە دەرەوەی وڵات. بەڵام هەر قسە بوو هیچی تر. چونکە تا ئێستا هیچ شتێکی وا ڕووی نەداوە. لایەنە هەرە بەهێزەکەی، وابزانم باشترین مامە کە لە وڵاتی نەرویژدا هەبێت. لایەنە لاوازەکەشی قەت پەیمانەکەی ناباتە سەر. جوانترین قسەش بە لایەوە، پیاوەکە، خۆ تۆ تا ئێستا نەچوویتە ناو دەریاوە. ئەوجا تەنها یەک کەس ماوە کە باسی بکەم و وەسفکردنی ئەویش لە هەموویان سەختترە، چونکە ئەو کەسە جۆرج ڕۆیدە. من باڵام مەترێک و حەفتا و چوار سانتیمەترە، واتە چوار سانتیمەتر لە یۆرگن درێژترم. من پێم وانییە یۆرگن ئەوەی پێ خۆش بێت. بەڵام خۆ ڕێشی تێچێ کە خۆی لێ بدزێتەوە. من خۆم جۆرجم. لەبەرەوە قەت خۆم نابینم کە لە ژوورەکەدا بێم و بچم. بەڵام لەگەڵەوەشدا هەندێ جار ڕووبەڕووی خۆم ببمەوە. ئەوەش لەو کاتە دەگمەنانەدایە کە لە بەرامبەر ئاوێنەیەکدا وەستم. ڕەنگە قسەکەم وا بێتە بەر گوێ کە خۆم بە شتێکی گرنگ بزانم. بەڵام بە ڕاستی من لەو خەڵکانەم کە تا ڕادەیەک سیمای خۆیان بە دڵە. من نامەوێ ڕاستەوخۆ بڵێم کە قۆزم، بەڵام بە لایەنی کەمەوە زۆر ناشیرین نیم. بارحاڵ ئەو خاڵە شایەنی سەرنجە. چونکە لە شوێنێکا خوێندمەوە کە لە سەدا بیستی ئافرەتان پێیان وایە، جوانترین لە سەدا سێی ئافرەتانی ئەم وڵاتە بن وەگە بینین ئەوە شتێکە کە ڕحی تێ ناچێت من نازانم چەندە کەس لەو بڕایەدان کە لە نێوان ڕێژەی کەسە ناشرینەکانی وڵاتدا بن بەڵام وای بۆچم شتێکی یەکجار ناخۆش بێت گەر ژیانێکی دوور و درێژ بژیت و سیمای خۆتێ بەدڵ نەبێ من بەڕاستی ئومێدەوارم کە یۆرگین دڵی بەوە نیگەران نەبێت کە باڵای تەنها مەترێک و حفتا سانتیمەتر و قژێکی سووری پێوەیە هەنێ جار ئەو هەستەم هەبووە، بەڵام قەت نەموێراوە لەو بارەیەوە ڕاستەوخۆ پرسیاری لێ بکەم. هەرچی دەربارەی سیمای خۆشمە، کەمێک نیگەرانی ئەو زیپکانەم کەوا هێدی هێدی لەسەر ناوچاوانم دەرەکەون. دڵیشم بۆ ئاو ناخواتەوە کە پاش چوار یان هەشت ساڵی دی خۆیان بۆ خۆیان ونبن. یۆرگن ئەڵێت، ئەگەر لەگەڵیدا چەند جارێک بۆ ماوەیەکی دوور و درێژ مەشقی ڕاکردن بکەم، زیپکەکانم چاک ئەبنەوە. بەڵام من نەک هەر باوەڕی پێ ناکەم، بەڵکو وتەکەی وەک قسەیەکی بێ مانا دێتە بەر گوێم و تەنانەت چیتر تاقەتم نییە کالەی ڕاکردنیش لە پێ بکەم. چونکە ئەگەر لەگەڵیدا بچم بۆ مەشق کردن ئەوسا وا بیرەکاتەوە من مەشق بەوە ئەکەم کە زیپکەکانم لە کۆڵ بێتەوە. چاوە شینەکانم لە باوکمەوە بۆ ماوەتەوە. قژم زەردە و ڕەنگی پێستیشم هەر زۆر کاڵە. بەڵام لەگەڵەوەشدا هاوینان ڕەنگی پێستی لەشم قاوەییە بێت. لایەنی هەرە بەهێزی جۆرج یەکێکە لەو کەسانەی کە بەڕاستی هێندە تێگەیشتووە کە لەسەر ئەستێرەیەکی ڕێگای کاکێشان ئەژین. لایەنە هەرە لاوازەکەی زۆر کارامە نییە لە یارگرتنا، من هیچ لاریەکم لەوە نییە کەمێک زیاتر لەو بوارەدا خۆم باشتر بکەم، جوانترین وتە بەلامەوە، بەڵێ سوپاس هەردووکیان مەوێت. پاش ئەوەی دەستم بە ئاو گەیان ناچار بووم کەڕەتێکی تر بە ناو ژووری دانیشتنەکەیا بڕۆمەوە بەڵام ئەو کەڕەتەیان هیچێکیشیان ورتەی لە دەم نەهاتە دەرەوە دیار بوو خۆیان لە ناو خۆیان لە لەسەرەوە ڕێکەوتبوون کە بێدەنگ بن منیش دەرگای ژوورەکەم کردەوە هەڵبەتەرەو ژوورە بوو کە کاتی خۆی هی باوکم بووە لەو دیوە بە کلیل دامخستەوە و لەسەر جێگاکەم بۆی پاڵکەوتمەوە. خەریک بوو نهێنی کچەی پرتەقاڵم بۆ ڕوونەبەوە. هەڵبەتە بەو مەرجەی ئەگەر باوکم کەڕەتێکی تر بیبینیایەتەوە. پێ چێ جادووگەر بووبێت. بارحاڵ توانی بووی جادوێک لە باوکم بکات. دەبێت هۆیەکی زۆر گرنگ هەبێت کە وای لە باوکم کردووە باسی و کچەم بۆ بکات. نازانم بۆ بەڵام هەر لە خۆمەوە هەستمە کرد کچەی پرتەقاڵ پەیوەندییەکی بە تەلیسکۆبەکەی هۆبڵەوە هەبێت یان لایەنی کەم بە شێوەیەک لە شێوەکان پەیوەندییەکی بە گەردوون و ئاسمانەوە هەبێت باوکم چەند دێڕێکی سەیری نووسی بوو دیسانەوە ئەو خەیاڵی خستەوە مێشکم لاپەڕەکانم بۆ دواوە هەڵدایە و سەر لە نوێ خوێنمەوە وەڵامی نەیامەوە بەس دەستمی بە توندی گوشی لەوە چوو وەک شتێکی بێ کێش لە ئاسماندا بخولێینەوە. هەرەد وت تێر تێرمان لە شیری نێوان گەلە هەسارەکان خواردۆتەوە و هەموو گەردوون هی خۆمانە. بڵێی کچەی پرتەقاڵ لە ئەستێرێکی ترەوە هاتبێت؟ بە لایەنێک کەمەوە ئاماژەی بەوەدا کە لە حەقیقەتێکی ترەوە هاتووە. یان بڵێیت لە یوفۆیەکەوە هاتبێت؟ بێگومان نا. من باوەڕم بەو شتانە نییە و دڵنیاشم باوکیشم باوەڕی بەو شتانە نەبووە بەڵام ڕەنگە کچەکە خۆی لەو بڕواایەدا بوو بێت ئەوە شەر شتێکی خراپە تەلیسکۆبەکەی هۆبڵ لە ماوەی نەوە حەو خولەکدا کەڕەتێک بە دەوری زەویە خولێتەوە واتە بیست و هەشت هەزار کیلۆمەتر لە کاتژمێرێک ئابڕێت. هەر وەک بەراوردکارییەک یڵێم، یەکەمین شەمەندەفەری هەڵمی شەست و هەشت کیلۆمەتری نێوان ئۆسڵۆ و ئایدسڤۆڵی بە دوو سەعات و نیو بڕیوە. من خێرایی ئەو شەمەندەفەرەم دەرهێناوە و ئەکاتە نزیکەی بیست و هەشت کیلۆمەتر لە کاتژمێرێکا. واتە تەلیسکۆبەکەی هۆبڵ لە چاو یەکەمین شەمەندەفەری نەرویژدا هەزار کەڕەت خێراتر ئەڕوا. مامۆستاکەم ئەو بەراوردکارییەی زۆر بەلاوە جوان بوو. بیست و هەشت هەزار کیلۆمەتر لە کاتژمێرێکە. لە خێرایەکی ئاوهادا ئەتوانین باس لە بێکێشی بکەین لە ئاسماندا. ڕەنگە بشتوانین باسی تێرخواردنەوەی شیری نێوان گەلە هەسارەکان بکەین. بە تایبەتیش کە بەردەوام وێنەی ئەو گەلهەسارانە بگرێت کە ملیۆنەها ساڵی تیشکی لە گەلهەسارەی کاکێشانەوە دوورن. تەلیسکۆبەکەی هۆبڵ دوو باڵی پێوەیە کە لەوحی خۆری پێوەیە. درێژی هەر یەکەیان دوانزە مەترە و مەتر و نیوێکیش پانن. بە هەردووکیان سێ هەزار وات بە سەتەلایتەکە ئەبەخشن. بەڵام دوو عاشقەکەی کڵێسە گەورەکەی شار، بەر لەوەی بە لای مۆزەخانەی مێژوویدا تێپەڕن و بگەنە لای پارکی قەڵا، هەر یەکە و لەسەر باڵێکی تەلسکۆبەکەش نەبوون و کەچی هەستیان کردووە هەموو گەردوون هی خۆیانە. بەڵام خۆ کێ ئەزانێ، ڕەنگە لەو پەڕی ئاسمانیشا بووبن. کاغەزەکانم هەڵگرتەوە و دەستم کردەوە بە خوێندنەوە. لە ماوەی نێوان جەژنی لەدایکبوونی مەسیح و سەری ساڵە هیچ هەوڵم نەدا بە دوای کچەی پرتەقاڵا بگەڕێم ویستم هەر هیچ نەبێت جەژنەکەم بە ئارامی لێ بڕوات بەڵام هەر لە دەوروبەری ناوەڕاستی مانگی یەکەوە دیسانەوە دەستم پێکردەوە، ئەو کاتە لەو پەڕی چالاکییە بووم. بە سەدان جار هەوڵم دا جێ شوێنێکی ئەو کچە بدۆزمەوە، بەڵام هیچیکی وام بەدەست نەکەوت، لەبەرئەوەش هیچ شتێکی وام پێ نییە کە بۆتی باس بکەم. من دڵنیام کە ئێستاکە تۆ لەگەڵ ڕیتم و لۆجیکی ئەم چیرۆکەدا ڕاهاتوویت. بەڵام لەگەڵ ئەوەشدا لێرەدا ئەمەوێت لەو ڕێسایە دەربچم و شتێکی گرنگە بۆ باس بکەم کە کاتی خۆی بیرم چووبوو بیخەمە ناو لیستەی ئەو مەتەڵانەی کە ئەبوایە هەوڵی شیکردنەوەیانت بدایە. قەمسەڵە کۆنە کڵاودارەکە جۆرج، ئەی ئەو چی؟ بە پلەی یەکەم هەرەو قەمسەڵەیە بوو کە خەیاڵی سەفەرە سەختەکەی ناو بەفر و سەهۆڵانی گریلاندی بە مێشکما هێنا. هەرەو قەمسەڵەیەش یەکەم جار وای لێ کردم مەزەندەی ئەوە بکەم کە کچەی پرتەقاڵ زۆر فەقیر بێت. بەڵام لە سەروو هەموو شتێکەوە ئەو قەمسەڵەیە نیشانەی ئەوە بوو کە کچەی پرتەقاڵ حەزی لە هەوای پاکە. ئەو زستانە چەندەها جار بە مەبەستی خلیسکێنەی سەر بەفر چوومە دەرەوە. وابزانم هەر خلیسکێنەی سەر شاخەکان و ئۆسلۆ مارکە یاریدەی لەشی دام بۆ ماوەی چەند مانگێک ئەو نەخۆشییە کوشندەی لێ دوورخستمەوە. بەڵام من لێرەدا نامەوێت باسی ئەو پیاسانەت بۆ بکەم چونکە لە هیچ شوێنێکا کچەی پرتەقاڵم نەبینی. بەڵام دواتر لە سەرەتای مانگی سێدا ڕۆژی یەکشەممەی یارییەکانی خلیسکێنەی سەر بەفری هۆڵمەنکۆڵن نزیک بۆوە هەر بیرکردنەوە لەو پێشبڕکێ خۆهڵدانی سەر بەفرە دڵشادیە کردم هەرە دوت هەموو پارچەکانی وێنەکە چوونەتەوە شوێنی خۆیان لەواچوو تەواوی وێنەکە دیار بێت وا هاتە بەرچاوم کە دوانزە ژمارەی یان سیوێکم ڕاست بێت و نیوەی ژمارەی سیانزەهەمیشم مسۆگەر کردبێت. لە ڕۆژی یەکشەممەی هۆڵمەنکۆڵندا ئەگەر ئاووهەوا خۆش بێت ئەوا پەنجا هەزار کەس لەوێیا کۆبێتەوە. واتە بەشێکی دیاری دانیشتوانی ئۆسلۆ لەو ڕۆژەدا ئەچنە سەرەو بەرزاییە. بەڵام بە بڕوای تۆ چەندێک لە دانیشتوانی ئۆسلۆ بە بەردەوامی قەمسەڵێکی کۆنی لەو شێوەیە لەبەر ئەکەن؟ من خۆم لەو بڕوایەدام نزیکەی لە سەدا سی دانیشتوانی ئۆسلۆ هەمیشە قەمسەڵەی باران لەبەر بکەن. لەبەرئەوە ئەو یەکشەممەیە چووم بۆ هۆڵمان کۆڵن و ئاوهەواش هێندە خراپ نەبوو ئەتوانم بڵم مام ناوەندی بوو لەوێدا دەرفەتی بینینی کچەی پرتەقاڵ لە پ هزار زیاتر بوو بەڕاستیەمەوێ یەک شتێ پێ بڵم ئەو یەکشەممەی مانگی سێ لەسەر بەرزایەکەی ئۆسلۆ گەلێک کەس قەمسەڵی کۆنی لەو جۆری لەبەرابوو جمەیانە هات ڕۆژی یەکشەممەی هێڵمەن کۆڵ هەر بە پێشانگایەکی قەشەنگی قەمسەڵەی بارانیە کۆنەکان ئەچێ، کۆمەڵێک ڕەنگی هەمەجۆری پەڕیوی تێدا دێتە بەر چاو، لەبەرئەوە بە هیچ جۆرێک تەماشای خلیسکێنە و خۆڵدانی سەر بەفرەکەم ناکرد، چونکە قەمسەڵە کڵاودارەکان بیر و هۆشیان بردبووم و هەر لێیان وردەبوومەوە. چەندەها جار کچەی پرتەقاڵم بینی و هەموو جارێکی شاگەشکا بووم، بەڵام هیچ کەڕەتێکیان خۆی نەبوو. یەک دوو کەڕەتیش تەوقە ئەفسووناوییە زیوینەکەیم بینی، بەڵام ئەوەی ئەو نەبوو، جۆرج، ئەو لەوێ نەبوو. هەر وەنەم دەست کەوت کە ئەو لەوێ نەبوو. جگە لەوە هیچ شتێکی ترم نەبینی. تەنانەت نەمزانی چ کەسێک بردیەوە. هەموو سەرنجم لەو ڕۆژی یەکشەممەی هۆڵمنکۆڵندا تەنها چووە سەرەوەی کە کچەی پرتەقاڵ لەوێ نەبوو. چاوم بەس ئەو شتەیە بینی کە نوقسان بوو. لە دوای ئەوەوە تەنها یەک کەڕەتی تر سەردانی هۆڵمنکۆڵم کردەوە. نازانم ئا ئێستاکە ئەم باسە خەیاڵێک بە مێشکتا دێنێت یان نا. بڵێیت یادەوەرێکی ناڕوونی شتێکت بێنێتەوە یاد کە من و تۆ پێکەوە کاتی خۆی بینیومانە؟ ئەو کاتەی کە تۆ نزیکەی سێ ساڵان بوویت؟ ئەو ساڵە من و تۆ لە پانتاییەکەی خوارەوە داوەستابووین و تەماشای وەرچەوانەکانمان ئەکرد کە خۆیان هەڵەیا. ئاووهەوای ئەو ڕۆژەی مانگی سێ هەر زۆر تایبەتی بوو. بایەکی گەرم و وشکی ناوازە خۆی بەسەر وڵاتدا کێشا و پلەی گەرمای بەرز کردەوە. هەر لە هاوی نەچوو لەبەرەوە ناچار بوون ئەو هەموو بەفرەی کە پێویست بوو بۆ پێشبڕکێ گەورەیە لە باکووری نەرویجەوە بهێنن ڕێک لە شاخەکانی ڤینسەوە هێنایان ئەو ساڵە یان سوایس فلۆک مەدالیای ئاڵتونی بردەوە هەڵبەتە و ئامانجەش خەڵکانی نەرویجی لە ڕادە بە دەرناومێت کرد بەڵام لە هەمان کاتیشا نەبووە مای وا قورمانێکی گەورە چونکە ساڵی پێشووش هەر ئەو یەکەم بوو پێم خۆشە نەهێنیی بچکۆلت بۆ باس بکەم تەنانەت ئەو کاتەش کە شەش مانگێک لەمەوبەر هەردووکمان لەو ڕۆژە خۆشەی مانگی سێدا لە هۆڵمەن کۆڵم بووین هەر لە خۆمەوە بە دوای کچەی پرتەقاڵا گەڕام ئەو کاتە دە ساڵی بە سەراتێ پەڕی بوو بەڵام هێشتا ناومێدیەکەی لە ناوەمدا مابەوە هێندە کاتی زۆرم لەبەر دەستا نییە کوڕەکەم بەڵام هەر لەبەرەوە نییە کامەوێت چەند هەفتەیەک بپەڕێنم بەڵکو لەبەرەوەشە کە لەو ماوەیەدا هیچێکی وام لا نییە کە بۆتی باس بکەم لە ڕۆژێکی کۆتایی مانگی چواردا لە ناکاو پۆستکارتێکی جوانم لە سندوقی پۆستەکەمدا بینی. ئەو ڕۆژە شەممە بوو، منیش بە مەبەسی سەردانی دایک و باوکم چووبوومەوە هۆمڵفای، سەیر بوو، پۆستکارتەکە بۆ من هاتبوو، بەڵام نەنێررابوو بۆ ئادەمستون، ئەو کاتە من چەند مانگێک بوو لەوێدا لەگەڵ گۆنارا ئەژیام. دە ئینجا باش گوێ بگرە. لەسەر دیوێکی پۆستکارتەکە وێنەیەکی ئەفسووناوی باخێکی پرتەقاڵی لەسەر بوو، بە خەتێکی گەورە لەسەر وێنەکە نووسرابوو باخی پرتەقاڵ.